بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی محەممەد، ئەی ئیماندار، بڵێ، ئەو خودایەی کە ناوی اللەیە خودایەکی تاک و تەنهایە، بێ هاوەڵ و هاوتایە، خودا زاتێکی پایەدار و دەسەڵاتدارە، نیازی بە کەس نییە و هەمووان ئاتاجی ئەون، هەر ئەو دەتوانێت بەڵا و ناخۆشی لابەرێت و پێویستی و داخوازییەکانمان جێبەجێ بکات. هیچ کەسی لێ نەبووە و خۆشی لە کەس نەبووە هەرگیز هاوتا و هاوشێوە و دەسەڵاتدارێکی تر نییە کە لە بەرامبەریەوە بوەستێت و هاوشانی بێت